کاسێتی سێیەم دیوی یەکەم چاوەڕێی ئەوەی دەکرد بڵێم بەڵێ بەڵام بە ساردی یەکێکەوە بێ دڵی ئەوی تر بشکێنێ گوتم نازانم تۆ لە چ ڕادەکەی نازانم بەڵام کەس ناتوانێت لە سەرتاوە دەست پێ بکاتەوە هیچ خەڵوەتێک مرۆڤ لە دنیا ئازاد ناکە من بیست و یەک ساڵ لە لەم دابووم و دنیاش هەمیشە بە دوامەوە بووە بە ئارامی پێکەنیم و دڕڕەقانە گوتم هەمیشە شتێک هەیە بەرەو دوا دەتگەڕێنێتەوە، شتێک لە توانای مرۆڤ گەورەترە، یاقوب، من لەو سەحرایەدا یەک شت فێربووم، ئەویش ئەوەیە مرۆڤ گیانلەبەرێکە نابێ شتە گەورەکان لەبیر بکات. بە دەم ژانێکی گەورەوە گوتی، تۆ لە خۆت ڕاتکردووە، تۆ لە خۆت هەڵهاتوویت، تۆ لە جێگایەکی تەنک و لە لیخاوێکی بچووکی ژیانەوە بەرەو جێگایەکی قووڵتر مەلەت کردووە، من لە مێژ بوو دەمزانی کە زیندان و سەحرا منیان گۆڕیوەتە سەر مەلەوانێکی گەورە، بەڵام ئێستا کە ئازاد بووم نەمدەزانی چی بکەم، ئایا هەتا هەتایە لە بنی ئەو دەریا قووڵەدا بمێنمەوە یان بێمە دەرێ؟ یاقوب دەیویست لەیەک کاتە بێتە ناو ئەو دەریایەوە، من نەمدەویست دەستی ویش بگرم و بەرەو قوڵایە بێ قەرار و بێ کەنارەکان بەڵام لەگەڵ هەموو ئەو ئارەزۆ قوڵەدا کە ڕووە و بێدەنگی و تەنیایی و خامۆش بوون ئاڕاستەی دەکردم دەنگێک لە ناوەوە بەرەو دونیا بانگێشتی دەکردمەوە پرسیارێک کە هەرگیز نەمتوانیوە لێ ڕاکەم پرسیارێ بەرەو دونیا دەگەڕایەوە سریاسی سبح دەم لە کوێیە؟ ئەگەر سریاسی سبح دەم نەبایە ژیانی من بە جۆرێکی دی دەبوو. من لە قووڵترین و تاریکترین شوێنی ژیانەوە هاوارم دەبیست، هاوارێکی گەورە، دەنگی گریان و پاڕانەوە و مردنێکم دەبیست. لە خەونەکانمدا هەر جارە و بە جۆرێ بانگم دەکرد. هەندێ جار هەستم دەکرد یەکێ لە ڕەشەبایەکی دوورەوە لە ناو تۆفان و بارانێکی بێ مروەتەوە بانگم دەکات. هەندێ جاریش هەستم دەکات لە ناو گێژەڵۆکەیەکی لمەوە دەنگێ بوو هەستم دەکرد تۆفان دەیبات. هەندێ جار هەستم دەکرد تینوێتی دەیخنکێنێت، یەکێک بوو من هەرگیز ڕوخساریم نەبینی، تارمایەک بوو وەک ئەوەی لە تاریکیدا لە پشت پەردەکانەوە وەستابێ، دەنگی لە وێنەیەک دوورتر بوو، هەندێ شەو دەنگەکان وا دەهاتنە گوێم وەک ئەوەی قریشکەیەک بن لە بنی دۆزەخەوە، هەندێ جار لە بری یەک کەس سەدان کەسم دەبینی، بۆنی خوێنی دەکرد، بۆنی هەناسەی سووتاو، هەر جارێکیش لە خەو هەستبایە سەریاسی سبح دەمم بیر دەکەوتەوە مردنی سەریاس سەریاسی سبح دەم ئەو ئارەزوی تیا بزوانم سەر لەو دەریایە بهێنمە دەرێ ئیدی شەوێ بە یاقوبی سنەوبەرم گوت من دەڕۆم و دەمەیە دنیا ببینم. ئەوەتا هاوڕێ و دۆستی ڕاستەقینەیان کەم بوو، هەفتەیە دواتر هەواڵی مردنەکەیان زانی، نیوەڕۆیشی باران بوو، سڵێمانی گەورە بە خۆی و پاسەوانەکانیەوە هات، لە دوای ئەو خوازبێنە سەیرەی بەرەبەیانەوە ئیدی نەیان بینیەوە، کیژەکان ونبوونی لەناکای محەمەدی دڵشووشان، بە هێند نەگرتبوو، هەردووکیان لەو باوەڕەدا بوون ئەو پیاوانەی لە ناکاو دەردەکەون، لە ناکاویش ون دەبن. ئەوەی تۆفان دەهێنێ، تۆفانیش دەیبا. سڵێمانی گەورە هەرگیز مردنی کوڕەکەی بیر ناچێتەوە. بە خۆی و مشکێ شین و کەپۆکیی و ددانە زیوینەکانییەوە، بەم لاجانە سپییە درێژانەوە بەو کوڵە باڵە باکوور و زەرباوەی دابەزی و ڕوخسەتی هاتنە ژوورەوەی خواست و لە هەمان هۆڵی سارد و چکۆڵەی بەرەبەیانی خوازبێنیدا لە سەر هەمان کورسی دانیشت لاولاوی سپی بە سەرنجدا تێگەیشت محەمەدی دڵ شووشە مردووە ساڵانێک دواتر کە لە بەر تەختە ڕەشێکی بچووکدا و لە نزیک گەرمای کوورەیەکی داگیرساوی زستانەدا باسی ئەو ساتەی دەکرد دەگریا بەڵام ئەوی کات کە مردنی ئەو کوڕەی لە دید و هەناسەی ئەو پیاوەدا دەخوێندەوە، سەرسام وەستا و هیچی نەکرد. سڵێمانی مەزن بە خودایەکی کێوی دەچوو، تازە لە کێوەکان هاتبێتە خوار، ڕوخساری تووکنی هەبوو، لەبەر تووک بە ئاستەم دەموچاوی دەبینرا، نێو گەچکە و سەرکەپووشی تیسکی ڕەش بوون، دێر بوو، چەندین ڕۆژە نە خۆی شتووە، نە ڕیشی تاشیوە و نە پێکەنیوە. ئەو هاتبوو، پێشنیارێکی بچکۆلە و سەیری پێ بوو کە لەوەوبەر نەبیسرابوو. بە هێمنی هەواڵی مردنی محەمەدی دڵشووشەی پێ گوتن. چاوەڕوانی دەکرد خوشکەکان بلەرزێن و بگرین و شێتانە شیون بکەن، ئەو لەگەڵ سەبا یەکەم بەیانیدا تێگەیشتبوو کە چاوی ئەو دوو خوشکە لە چاوی دوو باڵندەی بێباک دەچێت، سڵێمانی مەزن هاتبوو تا بە بە لاولاوی سپی بڵێت ئەو ئامادەیە موچەیەکی مانگانەی بۆ ببڕێتەوە بە مەرجێ هەموو هەفتەیە ڕۆژێ بچێتە سەر گۆڕی محەمەدی دڵشوشە. دوا ئاواتی ئەوە بوو کوڕەکەی لە گۆڕەکەدا ئاسوودە بێ. ئەو ڕۆژە بە لاولاوی سپی گوت، بەڵێ محەمەدی دڵشووشە مرد. وا مەزانن من ئەو ناوەم لێ ناوە. من لە هەموو کەس کەمتر دەمناسی. من و ئەو بە یەک غەریب بووین. ڕۆژگارێکی سەیرە، باوکان نامۆن بە کوڕەکانیان. مردنی، مردنێکی سەیر بوو. ناسکترین دڵی هەبوو لەم هەرێمەدا. هەموو خەڵک دەڵێن گوناحی تۆیە. دەڵێن جورمی ناڕەوای لاولاوی سپییە. بەڵام دەزانم گوناحی تۆ نییە، ئەو دڵێکی هەبوو بەرگەی هیچ شتێکی نەدەگرت، هیچ شتێ، ئەو دەبایە وا وا ناکام نەبوایە، خێرا بێ مانا بمرێت، دڵێکی هەبوو شووشەیەک وەک جامێکی تەنک و ناسکی شەراب بە دەست مەستێکەوە لە کوچەیەکدا سەراپای هەڵنووتن و ساتمەکردن بێت، دواجار کە بینیم ئەو ڕوخساری سایەقەی شێبوو، بە پیاڵەیەکی بادەوە بەڵام بە کۆت و زنجیر و پێوەندی زۆرەوە لە دەست و قاچەکانیدا کە بینیم زانیم دەکەوێت، وای چ ڕۆژگارێکی سەیرە تیفلەکان وەک باوانیان ناڕۆنەوە. لە تۆوی گوڵێک گوڵێکی تر دەڕوێ لە هێلکەی باڵندەیە تێریکی تر دێتە دەرێ من لێت لێتان ناشارمەوە من پیاوکوژ بووم مامۆستای مەرگ بووم هەرگیز نەمدەز نەمدەزانی لە سایەی مندا مناڵێک گەورە دەبێ کە لە هیچ تاقیکردنەوەکانی مردندا دەرناچێ. بەهەرحاڵ نەمتوانی دوا ئارەزووی بۆ جێبەجێ بکەم، ئەو دەویست نهێنی بۆ ئاشکرا بکەم کە چیتر داواکانی لە دەستی مندا نەبوون، نەدەکرا هیچ بڵێم، چونکە ژیان و مردنی پەیوەند نەبوو، ئێستا ئەو لەوێیە، خەڵکی هەرگیز لە تۆ تێناگەن و. لێت نابورن، ڕانەهاتووم بۆ ڕەحم و بەزەیی بپاڕێمەوە. ڕانەهاتووم، من لەو شاخانەدا پیر بووم، شۆڕش بە دوای شۆڕش، شەڕ بە دوای شەڕ، ئێستاش هیچ شتێکی بە ڕێکی ناڕوات، بەڵام چەند ڕۆژە چاوە پاک و ڕوونەکانی لە پێش چاومن، وەک چۆن بەر لە مردنی، شەوێکی تۆفان بەو هەموو خوێن و بارانەوە هات و خۆی کرد بە مەجلیسەکانمان. چاوەکانی پێی گوتم تۆ باوکێکی بێ سۆز و بێ دڵیت، دەیگوت دڵی من لە شووشەیە و دڵی تۆ لە بەرد. شەوێک سەر سینەی هەمووی خوێن بوو، قژی وەک قژی قەلەندەرێک کە هەموو تۆفانی دنیای دیبێت، قەلەندەرێ لە ئاوێکی مەزنی دابێ، مەزنتن لە ئاوێک کە هەموو لە زینمدا ببینمەوە یەکێک لە دوا. داوای گەوهەرێ بکە لە دەرەوەی دەستی ئینسان گەوهەرێ بە من ڕاو ناکرێ لاو لاوی سپی من هەردەم باوەڕم هەبووە دنیایەکی تر لەو دیو مەرگەوە هەیە لەگەڵ هەموو خراپەکانمانا باوەڕم بە ژیانێکی تر هەێە دەکەوێتە ئەو دیوەم ژیانەوە جۆرە بڕوایەکی وا بۆ هەموو بکوژ و پیاوکوژەکان ئاسودەیی پێیە جاران دوای هەموو کوشت و بڕیەک وەک شێت دەکەوتمە شاخ، چ شتێک لەوە بەدتر نییە هەست بکەیت کۆتاییت بۆ کەسێک داناوە، کۆتایی وشەیەکی قورس و ڕەزاگرانە. باوەڕم بە دونیایەکی تر هێنا کە هەست ناکەم ئەوانەی لەبەردەستی مندا مردن، زیندوو نابنەوە، باوەڕم بەوە هێنا قوربانیەکانی خۆم لە ژیانێکی دیکەدا دەبینمەوە، ئەوان کۆتاییان هاتووە، هیچ کەس کۆتایی نایەت، هیچ شتێک کۆتایی نایە، لاو لاوی سپی تۆش لە دنیایەکی تردا محەمەدی دڵ شووشە دەبینیتەوە، دڵنیام ئێستا لەوێ چاوەڕێی شتێکە، هەست دەکەم مردووەکان لە ئێمە زیاتر چاوەڕوانی دەکەن، ئێستا چاوەڕوانمانە، ئەوان بە هەمانەو سۆزەوە دەژین کە لەگەڵ خۆیاندا دەیبەن. لاو لاوی سپی من مچەیەکت بۆ دەبڕمەوە هەموو هەفتەیەک یەک سەعات بڕۆ سەر گۆڕەکەی یەک سەعات و هیچی تر دوو خوشکەکە بە درێژایی گوێیان دەگرت و هیچیان نەکوت کە ئەو لە قسەکان تەوا بوو شا دەریای سپی بە حەسرەتەوە گوتی نەمانزانیوە محەمەدی دڵشوشە مردیوە مردووە سەرەخۆشیت لێ دەکەین خودا لێت خۆش بێت و سەر سەبوریت بداتەوە بەڵام باوکی محەمەد ئەو شەوێک هات و چەند جارێک هاواری لە ئێمە کرد و ئیتر نەگەڕایەوە. هاتە حەوشەکەمان و ئێمە دەرگامان نەکردەوە، چونکە قەول نییە لە ئێوارەیەکی درەنگدا سێ ئافرەت دەرگا لە غەریبەیە بکەنەوە. ئەو یەکەم یەکەمین جار لە ڕۆژی لافاوەکەدا دەرکەوت. ئەو ڕۆژە گەر لافاو نەبوایە دەرگامان نەدەکردەوە، بەڵام لە کاتی لافاودا خەڵکی دەبێ یارمەتی یەک بن. ئێمە دوو کچ بووین. شووناکەین هەتا هەتایە شووناکەین ئەگەر بڕیار بێ ئاسمان بەسەر زەویدا بڕوخێت و زەماوەندی ئێمە ڕابگرێ دیسان شووناکەین لەگەڵ ئەوەشدا من بە لاولاوی سپی دەڵێم گەر گەر گەر جووتێ تۆ بۆ سەر گۆڕەکەیت دەتوانیت ئاسودەی بکەیت بڕۆ بڕۆ من نابم بە ڕێگر لە ڕێگاتاندا لاولاوی سپی بە ترسەوە گوتی بە مەرجێ تۆش لەگەڵمدا بێیت بە بێ تۆ ناڕۆم من سەرقەبرانم نەبینیوە تۆش وەرە لەگەڵمدا دوو خوشکەکە ئەو دوو ئەهریمەنە نەبوون کە وەسفیان دەکردن کاتێ دەکەوتنە قسە گەلێک پزیشک و جوانی تیا دەبینین. ئەو ڕۆژە سڵێمانی مەزن کەمێک ئاسوودە لەو ماڵە چووە دەرێ. کەسانێک کە سەیریان لێ دەهات باوکێک بەو چەشنە لەگەڵ بکوژی کوڕەکەیدا مامەلە بکا. بەڵام سڵێمانی گەورە لەو باوەڕەدا نەبوو لاولاوی سپی کوڕەکەی ئەوی کوشتبێ. ئەوی محەمەدی دڵ شووشەی کوشت ناسکی ئەو دنیا شووشەیی خۆی بوو کە بەرگەی بچووکترین جێژەنگی نەدەگرت. ڕۆژێکی با ڕەش بوو، جوانترین جلی سپی خۆیان لەبەر کرد و ڕۆشتن بۆ سەر گۆڕی محەمەدی دڵشووشە. با قژیانی لەگەڵ خۆی خۆیدا بۆ دوور دوور دەبرد. کە بەو جلانە و لەناو گۆڕەکاندا دەرکەوتن، گۆڕستانەکە تەواو خامۆش و چۆڵ بوو، گردێک بوو بە هەزاران کێلەوە. ڕەشەبا بە شێوەیەکی دڕندە گەمەی بە هەموو شتەکان دەکرد. بۆنی مەرگ دەهات. هەردوو خوشکە سپی پۆشەکە بەئارامی چوونە سەر گۆڕەکە و بە دەنگێکی کز کە هیچ کەس گوێی لێ نەبوو بە مردووەکانیان گوت، بمانبوورە. هەردووکیان لە شوێنە سارد و زەمهەریرەکانی ڕۆحیاندا خۆیان بە بێگوناه دەزانی، بەڵام لەو جێگایانەدا سۆز و بەزەیی شەپۆلی دەدا، هەستیان بە گوناهێکی بێئەندازە گەورە دەکرد. ئەو ڕۆژە پێکەوە لەسەر گۆڕەکە دەستیان بە گۆرانی گوتن کرد. لەگەڵ سەدای دەنگییەواندا ئاسمان تاریک و گۆڕەکان ئارامتر بوونەوە، پێدەچوو لە مێژبێ هیچ کەس زەو گۆڕستانەدا گۆرانی نەگوتبێ. کەواتە بوون هەستیان بە ئاسوودەیەکی قووڵ کرد، هەستیان بە کزبوونی با و هێمنی ئێوارە و کپی و مەستی درەختەکان کرد. شتێک لە هەوای گۆڕستانەکەدا گۆڕا، پاش ئیستێکی زۆر کورت لەناکاو لە بە لەمادبینی گۆڕەکانەوە لە پشێ شێلە شێلەکانەوە گەنجێ هەستایە سەر پێ و گوتی، خانمان چ دەنگێکی خۆش و سەحراویتان پێوەیە، من بە درێژایی ژیانم گوێم لە دەنگی وا خۆش و ئەفسووناوی نەبووە، چ سەدایەک و چ نەخمەیەک و چ ئاوازێک، دەرکەوتنی هێندە سەیر و لەناکاو بوو، دوو خوشکەکە کەمێک پەشوەکان و ماوەیەکی ویستا ئارام بوونەوە. بەێمنی سەیری چاوی یەکدییان کرد و گوتیان، سپاس، زۆر سپاس، بەڵام هەست ناکەین دەنگمان هێندە خۆش بێ. کوڕەکە بەێمنی لەو دوو خوشکە سپی پۆشە نزیک بووە و گوتی، من ناوم سریاسی سبح دەمە لەو کاتەوەی گۆرانی دەڵێم گوێم لە دەنگتانە قسەم لەسەر دەنگ خۆشیتان نیە من لەوە بەر زۆر کەم گوێم لە دەنگی ئافرەت بوە بەڵام ئەوەی لەگەڵ مەلاکاندا دوو کچی وەک ئێوەش لەسەر مردوەکان گۆرانی بڵێن چاکترە پێم وانییە گۆرانی دڵی مردوەکان خۆش دەکات شا دەریا گوتی نازانم گۆرانی مردوەکان بەختەوەر دەکا یان نا ئەمە گۆڕی محەمەدی دڵشوشەیە دوو هەفتە لەمەو بەر مرد عەشق کوشتی ئێستا ئێمە لێرەین تا داوەی لێبوردنی لێبکەین و کەمێ دڵخۆشی بدەینەوە. بەو جۆرە سریاسی سبەحدەم و خوشکە سپیەکان یەکتریان ناسی لە ێوارەیەکی ڕەشەبادا لە سەر گۆڕێک لە بە بەینی هەزاران کێلدا شەوێک بوو وە گەمشە و باران و ڕەشەبا وە گەمشە و کە پێدەچێ دەنگی دەریا نەهێڵێ قسە بکەین ئێستا نامەوێ بە درێژایی باسی و یەکدی بینینەتان بۆ بکەم، هێندە هەیە ئەو ڕۆژە گەلێک خێرا تێپەڕی، خوشکەکان لە ترسی ئەوەی نەبا دووبارە چیرۆکێکی دیکەی وەک ئەوەی محەمەدی دڵشووشە دووبارە بێتەوە، بێ ئەوەی دەرفەت بە کوڕە بدەن زۆر لەگەڵیاندا بدوێت، بە خێرایی لە گردەکە هاتنە خوارەوە ون بوون. بەڵام ئەوەی ڕێکەوت دروستی دەکا گەر بەشێک بوو لە چیرۆکێکی بێ دەرد و دەربەست، چیرۆکێکە قەدەر دەیچنێت، چەند بەری پێ بگرێت هەمیشە لە شێوەی ڕێکەوتی دیکەدا دووبارە دەبێتەوە، ئەو ئێوارەیە سریاسی سبح دەم لە بابینی کێلەکاندا وەستا و بە زەردەخەنەیەکەوە تەماشای ئەو دوو خوشکەی کرد کە وەک لە چارەنووس ڕابکەن بە پرتاو دادەبەزین. یەکبینی سریاسی سبەح دەم لەگەڵ خوشکەکاندا بەشێکیان ڕێکەوت بوو، بەشێکیشی ڕێکەوت نەبوو. ئەوەی دەبایە سریاس بێتە سەر ئەو گۆڕ سەر و قەبرسانە و بچێتە سەر گۆڕی محەمەدی دڵشووشە ڕێکەوت نەبوو. دڵشووشە یەکێک بوو لە نزیکترین هاوڕێکانی سریاس، بەڵام ئەوەی لە ئێوارەیەکی ڕەشەباتا بێت و هاتنی هاوڕێ بێ بۆ دەرکەوتنی دوو کیژی باڵابەرزی سپیپۆش، ڕێکەوت بوو، سریاسی سوبح دەمە و زەمان لەو سەر قەبرانەدا هاوڕێیەکییەکی زۆر نزیکی هەبوو لەگەڵ تەمەنی گەنجێتییەوە. ژمارەیەک لە هاوڕێکانی لەو گۆڕستانەدا خەوتبوون، هەندێکیان لەو مناڵانە بوون لە سەردەمانی پێش ڕاپەڕیندا کوشرابوون، هەندێکی تریشیان لە جەنگ و پێکدادانە ڕۆژانەکانی دوای ڕاپەڕیندا. سریاس و محەمەدی دڵشووشە هەردووکیان لە سەرەتای دۆزینەوەی نەهێنی هەرە گەورەی ژیاندا بوون، بەڵام چ نەهێنییەک، چ نەهێنییە مەپرسن، تکاتان لێ دەکەم لێگەڕێن و مەپرسن، نا، ئەمشەو خەم ناهێڵێ قسە بکەم، سەیر بکەن، ئاسمانیش دەڵێ لە دڵی مندایە دەگری، ئاه، ئەمشەو تۆفانەکانیش نایەڵن قسە بکەین، دەریاش ئەمشەو لەسەر خۆی نییە، من چیتر حەز دەکەم سەیری تاریکی و ڕەشێتی بی ئەندازەی دەریا بکەم، لێمگەڕێن، من ئەمشەو ئارەزوویەکم نییە بەردەوام بم، هەرچی پەیوەندی بە نەهێنی سەریاسی سبەحدەم و محمدی دڵ شوشەوە هەیە بۆ شەوێکی دی لێم گەڕێن با سەیری زوڵمەتی بێ سنووری دەریا بکەم و بگریم خۆم لەگەڵ شانی ئەم ئاوەدا ڕاشێنم و بگریم. بەشی حەوتەم. شەوێک غەریبەیە منی لەو میوانخانە دوور و فەرامۆشەدا دۆزیەوە. شەوێکی تاریک بوو و گوێم لە کرانەوەی لەناکاوی پەنجەرەیەک بوو، دەنگی شکاندنی هەندێ شت. تیشکی چرایەکی دەستی لە خۆڕەوە کەوتە سەر پەردەی پەنجەرەکەم و لە پشتەوە لە ناو درەختەکاندا سێبەری پیاوێکی گەورەم بینی. یەکێک بوو شارەزا، دەیزانی لە کوێوە دێت، بۆ کوێ دەچێت. من پێم وابوو ئەو کۆشکە سەوزە لە جێگایەکدایە کەس دەستی نایگاتێ، بەڵام دەرکەوتنی ئەو پیاوە ترس و گومانێکی کتوپڕی خستە دڵمەوە، پیاوێکی زەبەلاح بوو، تا ئەو کات لە ژیانمدا کەسێکی دی وەها گەورەم نەبینیبوو، کاتێ هەستی کرد من لەوێم، بە چرپەیەکەوە گوتی، تۆ کێیت؟ من بە ئارامیەوە بەرامبەری وەستام و گوتم، من کەس نیم، تۆ کێیت؟ ئێرە شوێنی منە، من شەش مانگە لەم ماڵەدا دەژیم. تۆ چ کەسێکی، میوانیت یان ڕێگات ون کردووە، دۆستی یان بۆ شتێکی دیکە دەگەڕێیت؟ بە خۆی و چراکەیەوە لەم نزیک بۆوە، من ئەو کات لە قاتی سەرەوەی ماڵەکەدا لە ژوورێکی نیمچە تاریکدا دەخەوتم، کە هاتمە دەرێ لەسەر پلیکانەکان وەستام و ئەویش لە سەر یەکەم پلە لە دوا نۆهەمی خوارەوەدا بە چەکێکی سەیرەوە کە پێشتر نەمدیبینیوبوو وەستابوو، لەگەڵ ئەو قەد و قامەتە گەورەیەدا دەموچاوێکی مناڵانەی هەبوو، بەرگێکی ئەفسەرانی لەبەردا بوو، سەرشانەکانی پڕ بوون لە نیشانەوە سێرە. هەستم کرد نازانێت چیم وەڵام داتەوە، نایەوێت هیچم پێ بڵێ. بە دەنگێکی کەمێ بروسکاو و ساردەوە پرسی، تۆ چیت؟ پاسەوانیت یان میوان؟ میوان شەش مانگ لێرەدا. نامێنێتەوە ئێرە کۆشکێکی خاڵیە کاتی خۆی من سەرپەرشتی دروستکردنی ئەم جێگایە بووم شوێنێکی نەهێنیە بۆ پاشە ڕۆشێکی دوور دروست کراوە تۆ چ دەکەی لێرە بینینی من لای ئەو شتێکی کتوکڕ بوو کتۆپڕ بوو هەرگیز مەخلوقێکی دیکەی وەک منی نەدی بوو چاوەڕێی ئەوە نەبوو لە شێوێکی وادا ڕێکەوتی کەسێ بکات و ڕیشی تا بەرپێی درێژ بێت و پرچی وەک دەروێشەکان تا سەر کەمەری شۆڕ بووبێتەوە بە خۆی و کتێبێکەوە لە شوێنێکی وا سەیر و ناجێدا لە دیستە شتێکی لە دزە شێکی عەرەبیدا کە جلی ساڵای ساڵی بیابانی پۆشیبوو دەرکەوت من بە هێمنی گوتم من دیلم دیل، کەمێک وەستام و بە ئەفسووسێکی گەورەوە گوتم، من بیست و یەک ساڵە دیلم، من کەسێکی ڕاستەقێنە نیم، تارماییم، من نیم و نەبووم، سەیرێکی دەوروبەری کرد و بە پارێزێکەوە پرسی، دەتوانم دانیشم و قسە بکەین؟ ئەو کات نەیدەزانی من چەندە خۆشحاڵم ئادەمییە ببینم، نەیدەزانی بیست و یەک ساڵە من جگە لە یاقووبی سنەوبەر و پاسەوانەکانی سەحرا کەسێکی دیم نەبینیوە، تێنەدەگەیشت من باس لە چی دەکەم، سەرەتا بە چاوێکی گومانەوە تەماشای دەکردم، وەک شتێک، وەک شێتێک لە منی ڕوانی، یان وەک سەللێ شێواوێک گەمە بە وشەکان بکە، بە هەردووکمان گڵۆپەکانمان داگیرساند و لەسەر دوو قەنەفەی ڕەش بەرامبەری یەک دانیشتین. سەیرێکی وردی ژوورەکەی کرد و گوتی، هەموو شتەکان وەک خۆیان وان، وەک ئەو کاتەی پێنج ساڵ لەمەوبەر جێم هێشتن و کلیلەکانم دایە دەست یاقوبی سنەوبەر، ئەو کات ترسێکی گەورەمان لە داگیرکردنەوە هەبوو، لەوە دەترساین ڕۆژێ لە ڕۆژان هەموو شتێ بدۆڕێنین و لە سەرەتاوە دەست پێ بکەینەوە، وەک ئەوەی لەناکاو شتێکی بیرکەوتبێتەوە، بە دوودڵییەکەوە تەماشای کردم و گوتی. تۆ چ دەکەی لێرە؟ خودایە هیچ کەس ئێرە نازانێت من و یاقوب بی سنەوبەر نەبێ. تەنها من و ئەو ئێرە دەزانین شەو بوو نەمدەویست بە خێرایی هەر نهێنی و ڕۆشنایەکم هەیە ئازادی کەم وەک یەکێ بە دەوری پرسیارەکاندا پێچ بکاتەوە بێ ئەوەی وەڵام بدەمەوە پرسیم تۆ ڕوخساری مناڵێکت هەیە کەچی لەشت لە لەشی ئیبلیسێکی پیرە تۆ لەوە مناڵتری دیاری ببیتە هاوڕێی سەرۆکەکان لێم مەگرە من گومانت لێدەکەم، کەمێ ڕاما و گوتی من مناڵ نیم بەرەو سی و پێنج ساڵ هەڵدەکشێم، دەموچاو درۆزترین بەشی ئینسانە، گوتم چ دەکەیت لێرە؟ کێ تۆی ناردووە بۆ ئێرە؟ بۆ بە نیوە شەویشی وا تاریک هاتویتە تام جەنگەڵ و دنیا شێت و هەراشە چت دەوێ بۆ چ دەگەڕێیت بە غەمگینیەوە سەری دانەواند و گوتی منی کرامی کێوم هاتوم بۆ هاوڕێکەم دەگەڕێم تەماشای چاومی کردم و بێوەی بترسێ گوتی من دۆستێ بە دۆی دۆستێک دەگەڕێم هەموو دنیای بەدوادا دەگەڕام و نەم دۆزیەوە بۆ هاوڕێکی مناڵیم دەگەڕێم لە ناکاو لە شەپۆلێکدا ون بووی تر نەم بینێوە سا دەزانم ئەو ونی کردووە ئەو. بە سەرسامیەوە پرسیم ئەو کێیە؟ گوتی، یاقوبی سنەوبەر، سەرۆک. سوێندتان بەو ئەستێرە پاکانە بۆ دەخۆم کە ئەم شەو لەم دەریایەدا ڕێنماییمان دەکەن، سوێندتان بەم کەشتیە بۆ دەخۆم کە مان و نەمانمان بە حیکمەتی کەشتیەکەوەیە بەسراوە، کەو ساتە ساتێک بوو لە ساتە تاڵەکانی ژیانم مشتێک لە ناوم دا لەو جێگایەدا ویژدان و حەقیقەت بە یەک دەکەن هاواری لێ کردم دەنگێ کە بە دەنگی بریندارێک دەچوو لە بادا بگری من نەم دەزانی کێیە ون بۆ و کێ ونی کردووە بەڵام وەک ئەوەی بای شەو هەناسەی قوربانی لەگەڵ خۆی دابێنێ دنیا پڕ دەبوو لە سێبەری کەسانی بریندار شەو پڕ دەبوو لە هاواری دوور پڕدەبوو لە ناڵێ و مردوانەی ساڵگەلێک لە بیابان جێم لێدەگرتن وەک ناڵینی و مردوانەی دەهاتنە ژێم کە شەو و ئەستێرە لە ناو لمدا ئەشکنجەی دەدان وەکەوەی هەست بەو دەنگانە بکە لە ژێمدا وەکەوەی و دیمەنە تاریکانە ببینێ لە چاومدا بە دوو دڵێەوە گوتی تۆ باوەڕ ناکەیت چونکە تۆ هاوڕێی ئەویت ئەو کلیلی ئێرەی داوەتە تۆ تۆ دۆستی ئەویت و نایناسیت ئەو سات هەموو دنیا هەموو ژیان وەک مەتەڵێکی گەورە دەهاتە بەر چاوم گوتم تۆش دوژمنی ئەویت لە دوای خراپەی ئەویت گوێ بگرە من نە دۆستی ئەوم و نە دۆستی تۆ من بیست و یەک ساڵە لە بیاباندا دەژیم بیست و یەک ساڵ لە زیندانێکی دوور و گەرم و ترسناکی بیاباندا بووم من لە دەرەوەی هەموو شتێک من نیم، من نەبووم، من چیرۆکێکی ترم هەیە، نە چیرۆکی تۆیە نە چیرۆکی ئەو، من نە لە دونیای تۆ دەزانم و نە لە دونیای ئەو، من دیلم و کارم بە شەڕەکانی ئێوەوە نییە. ئیکرامی کێ و وەک تێنەگات باسی چ دەکەم، گوتی، من بەدوای هاوڕێیەکمدا دەگەڕێم، هەموو شوێنێکی بۆ گەڕام، هەر جێگایەکم شک بردبێ، بە نەهێنی چووم، دواجارم کۆشکە بوو، بەڵام کەس لێرە نییە. ساڵ لە پشتی ساڵ دەڕوات و لەگەڵیشدا هاوڕێکانم دەڕۆن، ئایا هەر یەکێک لە ئێمە مافی ئەوەی نییە هاوڕێیەکی زیندووی هەبێ؟ ساوا مەزانە من کەسێکی خراپم یا دەمەوێ یەکێک ئازار بدەم، من لە شۆڕشیشدا چەند دەمتوانیبێ ڕۆحی خەڵکم ڕزگار کردووە. بە هێمنییەوە لێم پرسی، ئەی دەتوانی ڕۆحی من ڕزگار بکەیت؟ دیمەنێکی سەیری هەبوو، لە یەکێک دەچوو لە ڕاوشکار هاتبێتەوە، یان یەکێک لەو هەردانە دوای نێچیرێکی خەیاڵی کەوتبێت و بۆ چا خواردن لای دابێتە لای شوانێ. کە وام پێ گوت، بە سەرسامییەوە سەیری کردم و پرسی، لە چی ڕزگارت بکەم؟ لە کێ؟ من لە یەکەم دیقەتەوە جۆرێک ئاشنایەتیم لەگەڵدا پەیدا کرد، کەسێک بوو پاکی و. هێزی تێدا بوو، ئەو تفەنگ و جلە سەربازی و لەشە زەبەلاحەی وایان لێ نەکردبوو ببێتە پیاوێکی ترسناک، زیاتر لە مناڵێک دەچوو یاری بکات، دوو کەس بووین تەواو جیاواز، دەموچاوێکی سپی و گەورەی هەبوو، بە شێوەیە ڕیش و سمێڵی تاشیبوو، ئاساوری موویەک بە ڕوخسارێوە نەبوو، برۆکانی ڕەش و تەنک و باریک بوون، لێوەکانیشی بێ ئەندازە ئەستوور و پڕ خوێن، لەشی بە ئەندازەیە گەورە بوو دەیتوانی من وەک دوو چڵک، دوو چک ئێسک کۆبکاتەوەو بمخاتە سەر شانی و بەرەو هەر جێگایەک دەیەوێ بمبات، من زیاتر و زیاتر سەیری سەیرم دەکرد تەماشام دەکرد بەجۆرێک سەیرم دەکرد دواتر شەرمم لە نیگای خۆم دەکرد تاو کاتە ئولفەتم بە بینینی مرۆڤەوە نەگرتبوو هەرەو تەماشاو سەیر و نهێنیانەش بوو یادەوەریە مەندۆکەمیان بەشێوەیەک تیژ دەکردەوە بتوانم شەوێکی وەکەم شەو لێرەدا سەیری ئاو بکەم و بەسەرهاتی ئەو ڕۆژانەشتان بۆ باسکەم ئەو شەوە کە بە ئیکرامی شەوم گوت دەتوانی ڕۆحیم نیش ئازاد بکەیت پرسیارێک بوو لە قوڵایی دڵمەوە دەهات من پێشتر بیرم لەوە کردبەوە کە دەبێ ڕۆژێ لە ڕۆژان شەوێ لە شەوان یەکێک دەربکەوێت و بەم دارستانەدا بڕوات و چاوی بەو ماڵە بکەوێت و بێت بۆ لام و بپرسێ تۆ کێیت؟ من ئەوەم لە خۆم پرسیبوو، دەکرێ چارەنووسی خۆم بدەمە دەست غەریبەیەک، دەکرێ ڕۆژێ یەکێک ببینم لە پێشمدا ئەو دەرگایە تا دەڕوات و بانگی بکەم بڵێم، هۆ، تۆ، ئەی برای ڕێبوار، برادەری گەڕی دەم، وەرە و ڕزگارم کە، من هێدی هێندی نائومێد بووم لەوەی یاقووبی سنەوبەر دەستم بگرێت و وەک ئادەمێ بمگەڕێنێتەوە بۆ دنیا، دڵنیا بووم ئەو منی بۆ هەتا هەتایە لەوێدا دەوێت. من بە شێوەیە لە شێوە کاندیلی خولیا فەلسەفیەکانی ئەو بووم. ئەو شەوە کە بە ئیکرامی چێوم گوت ڕزگارم کە، بڕوایەکی تەواوم هەبوو بڕۆم و لەو سەرعەردە بەرین و گەورەیەدا دوای چارەنووسی سەریاسی سبح دەمکەوم، بڕۆم و تێبگەم لەو بیست و یەک ساڵەدا دوور لە من چی ڕوویداوە. نا وا مەزانن من بۆ شتێک ڕووم کردووەتە دونیا، وا مەزانن تەماحم لە شتێک بوو، من دەمویست بڕۆم و قورسایی ئەو هەموو ساڵە دوور و درێژانەی سەحرا لەسەر شانم سووک بکەم، من وەک بینەرێ گەڕامەوە، وەک یەکێک بێیێ دوای کەشتی خۆی ئەنجام بدات و بمرێ. وەک کۆنە باخەوانێ بێێ دوا نیگای باخێ بکا لە تەمەنێکی زووەوە نەیبینیوە من ئەو شەوە بە هێمنی بە ئیکرامی شێوەم گوت لە لم ڕزگارم کە لە سەحرا لە سەحرا دڵنیا بووم تێم ناگات بە نیگای مناڵێکەوە لێی پرسیم ئە یاقوبی سنەوبەر چی لێ دەکەیت بێوەی وەڵامی پرسیارەکەی بدەمەوە پێم گوت من ناوم زەفەری سەبح دەمە دەمەوێ لە بێدەنگی ڕزگارم بێت کەوام پێ گوت تفەنگەکەی دانا و گوتی خوددایە محەممەدی سەبەحدەم یەکێکە لە شەیدە زۆر کۆنەکانی شۆڕش تۆ دەڵی چی مزەفەری سەبەحدەم لە مێژە مردووە من گوتم ڕاستە ڕاستە من لە مێژە مردوم بەڵام ئایا مرۆڤ حەقیەوەی نییە جارێکیتی زوندی بێتەوە بژی دەبوایە هەموو شتێکی بۆ ڕوون بکەمەوە نا وا مەزانن نیازێکی خراپ یان ویستێکی تایبەتیم هەبووە بەڵام هەستم کرد تێم ناگات نازانێ باسی چی لەگەڵدا دەکەم شەوێکی درێژ تا بەرەبەیان گوێی لێگرتم و من گوێم لێگرت ئاسان نەبوو تێبگات مزەفەری سبەحدەم ناوێکی دێرین و کۆن بوو، پێدەچوو یەکێک بێ لەو ناوانەی کە مرۆڤ جارێک دەیبیسێت و ئیدی بەر گوێی ناکەوێتەوە، دیار بوو حیکایەتێکی کۆنی لەسەر من بیستووە، بەڵام درووست نەیدەزانی چییە. ئەوەی بەلاوە سەیر نەبوو من دوای بیست و یەک ساڵ هاتووم و دیلی ئەو کۆشکەم، بەڵکو ئەوەی بەلاوە سەیر بوو من ئاگاداری هیچ نیم، قسەی لەسەر کۆمەڵێ شەڕ دەکرد نەمبیستبوون باسی هەندێ شاری دەکرد کە سەردەمانێ شاری لەو جۆرە بوونیان نەبووە منیش قسەم لەسەر هەندێ شار و گوند دەکرد ئەو ناویانی نەبیستبوو لەو ماوەیەدا سەدان شار و گوند خاپوور ببوون کاتێ باسی وێرانبوونی هەندێ جێگای دەکرد هەڵدەسام و بە چەپۆک دەمکێشا بەسەری خۆمدا باسی کاولبوون و مردنی لەناکاوی سەراپا نیشتەجێکانی شوێنێکی تری دەکرد وەک شێت دەکەوتمە لێدان لە خۆم، تێنەدەگەیشت بۆ من بە وێرانبوونی ئەو شارانە، بە کاولبوون و مردنی دەستەجەمعی خەڵکانێک کە نایانناسم وا سەرسامم، نا دۆسا نا، وا مەزانن ئکرامی کێ و کوڕێکی دڕەق یان بێ ڕەحم بووبێ، ئەو پیاوێکی بێ ئەندازە دڵگەرم و دەست دڵ بوو، گەنجێکی بە ڕەحم بوو، من سوێندتان بەو ئاوە بۆ دەخۆم،